ڕێک لەو لاوە محامیەکانی گۆڕپەرستی لێمان ڕاست دەبنەوە و دێن بۆ خۆڵکردنە چاوی مسلمانان و تەشویش دروستکردن ئەوە یەکسەر چت دێنێت ئەوە نییە لە مزگەوتی پێغمبەری خوا عليه سەڵات وسلام لە مزگەوتی پێغمبەر عليه ساوسلام قبری ڕسووری خوا عليه ساوسم لە ناو مزگەوتە جوابمان دەڵێن بەخوا ڕاز ناکەن درۆ دەکەن بۆ قەبری پێغەمبەری خوا علیە سڵ سلام ما دفن النبی فی المسجد وانما دفن فی بیت زوجته فی بیته وفرق بین الدفن فی المسجد وبین الدفن فی البیت پێغمبەری خوا علیه ساسم لە ناو مزگەوت نەنێژرا پێغمبەر لە ناو غرفەکەی خۆی نێژرا ئەمە هەموو دنیا دەزانێت ئەوەی کە ئاگای لە حەدیت و لە سیرە و لە ژیاننامەی پێغمبەر بێ عليه سڵات سلام ثم فرق بین ادخال القبر فی المسجد و بین ادخال الغرفة فی المسجد فەرق هەیە لە بەینی ئەوەی کە تۆ قەبرێک بخەیتە ناو مزگەوت لەگەڵ ئەوەی کە ژوورێک بخەیتە ناو مزگەوت ئەم دوو شتە لێک جیاوازە بۆ تێکەڵی دەکەن پێغەمبەری خوا علیه الصلاة والسلام کاتێک کە وفاتی کرد پێغەمبەران لە کوێ وفات کەن لەوێ دەنێژرێن لە ژووری عائشە ڕەزای خوای لێبێ عائشەی خێزانی کە لەوێ وفاتی کرد لەوێ نێژرا کە لەوێ نێژراوە ئەو ژوورە مزگەوت نییە خۆ ژووری خێزانی خۆیەتی ژووری خۆیەتی و ژوور ئێستا بوو بە ژووری خێزانی دایکی ئیمانداران لەوێ نێژراوە کەواتە لە ناو مزگەوتدا نەنێژراوە دوایی لە سەردەمی سەردەمێکی زۆر دوای خۆی کاتێکە مزگەوت گەورە کرا و کامل غورفەکە هەر هەمووی کە مزگەوت گەورە کراوە غورفەکە کەوتۆتە ناو مزگەوت ئێستا تۆ بڵێی ئەوە نیە پێغەمبەریش لە ناو مزگەوت نێژراوە ئەمە ڕاست نیە ئەم قسەیە ئەمە چەواشەکاریە ئایا سەحابە هاتن قەبری پێغەمبەری خوا لە ناو مزگەوت بنێژن کەس شتی وای نەکردووە پێغەمبەری خوا لە ژووری خۆی نێژراوە ژوورەکەش نەهاتون بیگوازنەوە بیخەنە سەر سکە و بهێننە ناو مزگەوت مزگەوتەکە گەورە کراوە بە طبیعەتی حاڵ وای وا کراوە مزگەوتەکە ئێستا کەوتۆتە چی ناو مز... ژوورەکە کەوتۆتە ناو مزگەوتەکەەوە واش کە تەماشا دەکەی قەبرەکەم نەبێتە بتێک و بپەرسترێت الحمدللە نەبووە بە وەثن و ڕێگە نادرێت ئەهلی تەوحید ڕێگەی ئەوە نادەن ئەجینا خۆ گۆڵپەرستی زۆر هەیە کە لێی گەڕێن ئێستا بەخوا دار و بەرد و پەنجەرە و محەجەرە و خۆڵی ناهێڵن هەمووی هەریەکەی بەشێکی لێ دەکاتەوە دەیهێنێ و متفەڕکە و بە قوربانی بم بەڵام بیدعەش دەکات و شرکیش دەکات و شوێن سونەتیشی ناکەوێت بەڵام الحمدللە خوای گەورە قاچ نادا بە مار بۆیە دەسەڵاتیش نادا بە موبتەدیع و گۆڕپەرست کە بگەن بەو شوێنە بە ئیزنی رب العالمین.